شەهرەزاد وتی کە خۆر هەڵات ڕووناک بۆ وڵات نورەدین بە ئاگاهات کە سەرنجی دا کەنیزە خواردنی ئامادە کردووە نورەدین کە دەست و دەم و چاویشت هاتە سەر سفرەکە و پێکەوە نانیان خوارد کە لێ بوونەو کەنیزەکە دەستی برد لە ژێر سەرینەکەی دا پشتێنێکی کەمەربەندی ژنانەی لە سەرینەکەی دەرهێنا و دا دەست نورەدین ئەویش ئەمەی پێسیر بوو پرسی ئەمەد لەکوێ بوو کەنیزەکەوتی ئەی ئێوارە بایی بیست درهم ئاوریشمت بۆ نەهێنامەوە ئەوە لەو ئاوریشمە دروست کراوە خۆت هەڵت وەشاند و بۆت شی کردمە و بزمارم چەقاند و کەوتمە چنینی ئەو پشتێنە ئەم کەمەربەندەم لێ دروست کرد بۆتان ئەمجا جوان کوتام تاک و تون بوو خستمە ژێر سەری نەکەمەوە ئێستا بی بە بازار و لێوێ بیدە بە دەڵال بابی فرۆشێ بۆت لە بیست دینار کەمتری مەدە نورەدین بە سەرسوڕمانە وتی خات و نەکەم شتێک بیست درهەمی تێچوو بێت چۆن بیست دینارەکە کە بە شەوێک دروستت کردووە کەنیزەکە وتی ئەوە تۆ ڕێزی پیشەکەم نازانیت ئەمجا کەمەربەندەکەی لێوەرگرت و چوە دوکان و بازارەکەەوە کەمەربەندەکەی دایە دەست دەڵاڵەکە و خۆی لەسەر سەکۆیەکی دوکانەکە دانیشت نزیکەی سعاتێکی پێچوو ئەم جا دەڵاڵەکە گەڕایە و نورەدینی بان کرد خێراکە کەمەربەندەکە گەشتە بیست دینار وەرە پارەکەی وەربگرە کە نورەدین ئەمەی بیست لە خۆشیدا جێی بەخۆی ناگرت لە ڕێگات لە ڕاوکەی ئەوەی بوو بڵێ وابێ وانەبێ چوە بازار و بای پەنج درهەم ئاوریشمی کڕی ئەمجا چۆلای پیرەی عتار و سلاوی لێکرد و پێیوت گەورەم هاتووم سی درهەمی دیت لێ قەرز بکەم و سبێنێ هەشتا درهەمت بۆ دێنمەوە پیرەمێردی عتار سی درهەمی زێڕی بۆ کێشا و پێیدا ئەمجا پارە و ئاوریشمەکەی بردەوە و بەکەنی زەکەی وت هەمووی بۆ بکە بە بەڕی ئاوریشم خۆشم فێرکە ئەمجا کەوتە کارکردن، دواتر کەمەربەندەکەی فرۆشت و چووە بازاڕ، نان و گۆشت و سەوزەی کڕی لەگەڵ میوە و شیرینی و گەڕایەوە، شتەکانی دایە دەست کەنیزەکەکە، مریەمی کەمەربەندیش خێرا هەستا و خواردنێکی زۆر نایابی دروست کرد و خستیە بەردەم خاوەنەکەی کە نورەدین بوو، کە تێریان خوارد، ئەمجا میوەیشی دانە، لەگەڵیدا مەی و جام ئامادەکرا، دەستیان بە خواردنەوە کرد، دواتر نورەدین بەدمەست بوو، لێی نووست. مریەمی کەمەربەند نەنووسەوە تاک و کەمەربەندێکی دروست کرد و ئامادەی کرد بۆ سبێنێ ئەم جانووست شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو کەنیزەکە کەمەربەندەکەی دا دەست نورەدین وتی، کە نانی بەیانیمان خوارد، ئەم کەمەربەندەش وەکو ئەوەی دوێنێ بدە بە بیست دینار. ئەویش بە هەمان شێوە بردیە بازاڕ و فرۆشتی بە بیست دینار و چووە دووکانی پیرەی عەتار و هەشتا درهەمی قەرزەکەی پێ دایەوە و نزای خێری بۆ کرد. پیرەمێرد وتی، کوڕەکەم، کەنیزەکەت فرۆشت؟ ئەویش وتی، گەورەم، چۆن ڕەوانی خۆم ئەفرۆشم؟ ئەمجا دەست ڕەنگینی کەنیزەکەی بۆ جێڕایەوە پیرێ عتاروتی بەو خویە بەم قسانە دڵخۆشت کردم خۆکاموت بیفرۆشە منیش خێری تۆمەویست ئەم جانورەدین ئەتارێ جێهێشت و چۆ بازار گۆشت و میوە شەراب و نان و پێداویستەکانی ماڵی لێکڕی هەروەکو جاران بدێو بۆ ماڵ ساڵێک بەم شێوەی بەخۆشی و شادی و بەختیاری پێکەوە ژیان هەموو ڕۆژێک مریەمی کەمەربەن کەمەربەندێکی دروستە کرد و نورەدین ئەی بردە بازار و ئەیفرۆشت پێداویستی ماڵی پێکڕی بوو ئەوەشی کە لەو بیست دینارە زیاد بواە ئێواران هەڵیەگرت بۆ ڕۆژی ڕەش دوای ساڵێک کە نیزەکە وتی ئەم جارە چوویتە بازار دوو جۆرە ڕنگ ئاوریشم بکڕە هاتووە بەبیرمدا شاڵێکی سەرشانت بۆ بچنم کە هیچ کوڕە بازرگانێک بە شانی دانەدابێ کە بۆی هێنای و مریەمی کەمەربەند یەک هەفتە خەریکی چنینی بوو چونکە ڕۆژی کەمەربەندێکی وەکو جاران تەواو کرد ئەمجا خەریکی شاڵەکەی سەرشانی نورەدینە بوو کە تەواو بوو دای نورەدین ئەویش بەشانی دادا چووە بازار سێری کرد بازرگانان و خەڵکانی بازارەکە لی کۆبوونە و کەوتنە سیرکردنی شاڵەکەی سەرشانی سەریان لە جوانی و لە دروستکردنی سوڕما بوو شەوێکیان نورەدین بە ئاگا هاتەوە سێری کرد مریەمی کەمەربەند ئەگری و ئاوا خۆی ئەلاوێنێتەوە کاتی دابڕان نزیک بۆتەوە جەنگی دابڕان وا هاتووەتەوە جەرگم لەت لە تا بۆ ئەو شەوانەی سرمت ئەنووسان تون بەخۆتەوە چاوی حەسوودان کاری تێکردین ڕۆژێک دێت بۆ تۆ من سوێن بۆتەوە ئەم جانورەدین پرسی ئەوە چیتە بۆگری ئەیژوتی لە تاو ئازاری دابڕانەگریم ئەم شەو هەستم بەو ئازارە کردووە نورەدین وتی شای جوانان چێ لەکتریمان دابڕێ کە من خۆشەویسترین کەسی تۆم مریەمی کەمەربەن وتی منیش دەهێندەی تۆم هەیە بەڵام من لە فریوی شەرخوازانە ترسم کە جاری وهەیە ئەبێتە خەم بۆ خەڵک شاعران و توانە بە ڕۆژانی خۆش زۆر دڵ مەبەستە بە قەدەرەوە ژینت پەیوەستە شەوانت خۆش بوو فریو مەخۆ پێی بۆ تێکدانەوەی هەریەک قۆت بەسە سەرزەمین پڕە لە درەخت و دار بەردی خەڵکداری میوەی مەبەستە ئەم جاوتی بە قوربان گەر ئەتەوێ لێکدانە بڕین هەمیشە لە پارێزی پیاوێکی فەڕەنگی لارکوێردا ببە ئەو پیاوە تەنیا چاوی ڕاستی کوێرە بەلای چەپیشدا ئەشەلێ بیستمە هاتۆتە شارەوە پێم وایە بۆ منەگەڕێ نورەدین وتی شای جوانان بەو خویە هەر بینیم بەدەستی خۆمی کوژم مریەمی کەمەربند وتی گیانەکەم نەبێ کوژە و نەقسەی لەگەڵ کە و نەپێ بفرۆشە نە لەگەڵی دابنیشە نە لەگەڵی بڕۆ شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەهرزاد و تیعیشا شەهرەیار پاشای بەختیار خاوەنی بڕیار ڕۆژی دواتر کە خۆر هەڵات ڕووناک بۆ وڵات نورەدین کەمەربەندی هەڵگرت و بەرەو بازار بووە چوو لەسەر سەکۆی بەردووکانێک لەگەڵ چەند کوڕە بازرگانێک لی دانیشت دوای ماوەیەک چونکە شەو زۆر کەم نووسست بوو خەوی لەکەوت هەر لەو کاتەدا کابرای فەڕەنگی بەو بازاڕدا ڕەت بوو سەیری نورەدینی کرد شاڵەکەی سەرشانی داوە بە دەم و چاویدا ئەویش بە حەوت فڕەنگەکەی وت پەلەمەکەن چوو شاڵەکەی بەدەستەوە گرت و بەوردی سەرنجیدا نورەدین بە ئاگا هاتەوە کە فەڕەنگی بینی دەم و دەست ناسیەوە کە ئەوەیە مریەمی کەمەربەند لی ئەترسێ نورەدین هاوارێکی کرد کابرای ترسان بۆیە پرسی بۆچیە قیژێنی ئاخۆ هیچمان لێ سندویت نورەدین وتی ئەگەر شتێکت ببردا یەکسەر ئەم بردیت بۆ لای والی ئەمجا کابرا پرسی مسلمانەکە تو ئەو خویە ئەم شاڵەی سەرشانت چێچنیوەتی نورەدین وتی ئەمە دایکم بۆی چنیوم فەڕەنگی وتی پێمەفرۆشیت نورەدین وتی مەلعون پێت نافرۆشم چونکە ئەمە تەنیا بۆ منی چنیوە جارێکی دی نایچنێتەوە فەڕەنگی وتی پێم بفرۆشە 500 دینارت ئەدەمێ دوای پێی بڵێ یەکێکی ترت بۆ بچنێتەوە نورەدین وتی نایفرۆشم چونکە لەم شارە داوێنەی نییە کابرای فڕەنگی وتی گەورم بە 600 دیناری زێڕیش نادەیت هەر جارە و سە دیناری خستە سەر نرخەکە تاکو گەیاندیە 900 دینار نورەدین وتی بێ ئەو پارەی تۆش خوا ڕۆزیم ئەدا ئەم جا فەڕەنگی وتی کاکە هزار دینارت ئەدەمێ کە هەمویان زێڕن شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی بازرگانەکانی دەوروبەری وتیان بیبەوە ئێمە پێمان فرۆشتیت نورەدین وتی بەو خۆیان من نایفرۆشم بازرگانێک گوتی کاکی خۆم لە هەموو بارێکدا ئەم شاڵی تۆ هەر سەد دینارەکە ئەم پیاوەش حەزی لێکردووە وا هزار دینارت ئەداتێ تۆ 900 دینار قازانجەکەی آخر چ قازانجی لەوە زیاترت پێدا پێم وایە بە هزار دینارەکە پێی بفرۆشی باشترە بەو کەسە بڵێ کە بۆی چنیویت با دانەیەکی دیت بۆ بچنێ ئەمەش بدە بەم فەڕەنگیە غێرە دینە و دژمن بەدین نورەدین شەرمی کرد قسەیان بشکێنێ پێفرۆشت ئەم جاپەلەی کرد کە بەرەو ماڵ بێتەوە ئەم مژدێ بدا بە مریەمی کەمەربند کابرای فەڕەنگی پێیوت مەڕۆ ئەمجا بە کۆمەڵەکەی وت پیاوی چاک بن بڵاو مەکەن شەرابێکی زۆر کۆنم هەیە و مەڕێکی برژاو وەرن هەمووتان داوەتی من بن کەس نەڕوا بەم لاولادا بازرگانێک هەڵی داوتی پێمان خۆشە ئەم فرۆشیارشمان شەوێ لەگەڵدا بێ تکات لێکەین تۆیش میوانمان بە ئەمجا تەڵاقیان لە خوارد و سوێندی گەوریاندا هەستان و دوکانەکانیان داخست و نورەدینیان لەگەڵ خۆیان برد چونە هۆڵێکی زۆر خۆش و نایەبەوە کە دوو بەر هەیوانی هەبوو پیاوە فەڕەنگی بە خێری هێنان و سفرەی لە بەردەمیاندا ڕاخست قاپەکانی سەر سفرە چینی بوون و هەندێکیان لە بلووری دروستکرابوون سفرەکەشی پڕ بوو لە وێنەی جوان جوان ئەمجا کابرای خانەخوێی فەڕەنگی سوراحێکی گەورەی شەرابی لەسەر سفرەدانە فەرمانیدا بەرخێکیان سربڕی و دوای پاکردن برژانیان فەڕەنگی بەدەستی خۆی گۆشتی برژاویە کرد بەدەمی میوانەکانەوە لەو شەرابەشی بۆ تێکردن شەهرەزاد وتی ئەمجا زۆربیان بەدمەز بوون کابرای فەڕەنگی سەرنجی نورەدینیدا سەری گەرم بووە چوە لای و پێیوت ماڵەکەمە دڕوو ناکردەوە یاخوا بەخێربێ وردە وردە بە زمانی شیرین کەوتە دواندنی، سەعاتێک قسەی لەگەڵ کرد و بەلاولووی داهات، ئەمجا فەڕەنگی پرسی، کاک نوورەدین، کەنیزەکەت نافرۆشی تاکوو بەشایەتی ئەم میوانانە لێت بکڕم؟ هەزار دینارت پێ داوە، ساڵێکیشە لای تۆیە، ئێستا من پێنج هەزار دیناری پێ دەم، قازانجەکەی چوار هەزار دینارە. نوورەدین نەیدایە. ئەوا وردە وردە شەرابیشی بۆ تێکا. نرخی کەنیزەکەیشی بۆ زیادە کرد. هەر کە نرخەکەی گەیاندە ده هزار دینار نورەدین وتی وا پێم فرۆشتیت بێنە ده هزار دینارەکەت کابرای فەڕەنگی زۆری پێخۆش بوو هەر لەوێدا شایەتی لێگرت و کەنیزەکەی پێفرۆشت ئەو شەوە تاکو بەیانی خواردیان و خواردیانەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد وتی پاشای بەختەوەر سەرکردەی سەروەر کە خۆرهەڵات بازرگانان لە خەو هەستان شتیان دەم و چاو و دەستیان کابرا شەلەی فەڕەنگی دوایان خواردنی بەیانی نۆکەرێکی خۆی بانکردوتی ئەو تورەکەی پارەیان بۆ بێنە کە هێنایی بە بەرچوی میوانەکانیەوە دههزار دیناری ژمارد و بە نورەدینی وت ئەوەش پارەی کەنیزەکەی کەلێم کڕیت ئەوە بڕی دههزار دینارە ئەم مسلمانانەش ئاگادار بوون کە لێم کڕیت نورەدین و تیمەلعون هیچم پێ نەفرۆشتویت هەی درۆزن چونکە من کە نیزەکەم نییە لارچێری فەڕەنگی وتی ئەم هەموو بازرگانە شایەتیم بۆدەن کە کەنیزەکەت پێفرۆشتم هەموو بازرگانەکان وتیان بەڵێ نورەدین پێت فرۆشت ئێمە شایەتی بۆ ئەم فەڕەنگیە دەین کە تۆ کەنیزەکەی خۆت پێفرۆشتووە بە دههزار دینار لەبەرەوە دههزار دینارە وەربگرە و هەستە لەگەڵی دابڕۆ و کەنیزەکەی پێ بدە خێری لێ ببینی بۆچی نکۆڵی لەوە کەی کەنیزەکەکت بە هزار دینار کڕی و ساڵ و نیوەکە لە ماڵی خۆتدایە و ئێستاش فرۆشتتە بە ده هزار دینار و نۆ هزار دیناریشت قازانج کردووە هەموو ڕۆژێکیش کەمەربەندێکی بۆچی نیویت تۆیش بردووتە بازار و فرۆشت و تا بە بیست دینار ئێستاش نکۆڵی لەوەکەی کە کەنیزەکەت هەیە ئەو هەموو قازانجەشت کردووە ئەتەوێ پەشیمان بیتەوە ئەگەر خۆشت ئەوێ ساڵ و نیوێکە یەکجێی لەگەڵەکەی هەر ئێستا پارەکەت وەربگرە بچۆ کەنیزەکێکی دی بکرا لەو جوانتر ئەگەریش ئەتەوێ کچێکی خۆمانت لێمارەکەین کە زۆر کەمتری لە نیوەی ئەم پارێ تێبچێ ئەوی تری ئەبێتە دەزمایە بەدەستەوە کاسبی پێوە بکە بازرگانەکان زۆری لەگەڵ خەریک بوون بە فڕوفێڵ و بەفریودان و زمانی شیرین تاکو وای لێهات دههزار دینارەکەی وەرگرت لارشوێری فەڕەنگی چوو چەند قازی و شایەتی هێنا و پەیمان نامەی کڕینی بە نورەدین وەرکرد کە مریەمی کەمەربەندی لە نورەدین کڕیوە لەو لایشەوە مریەمی کەمەربەند زۆر چاوەڕی نورەدینی کرد بێسوود بوو ئێوارەش نەهاتەوە ئەمجا زۆر بە دڵە ڕاوکێ و چاوەڕوانی کرد تاکو و نیوەشە و هەر نەگەڕایە و ئیدی دەستی کرد بە گریان لە خۆدان پیرەمێردی عتار گوێی لە گریانەکەی بوو ژنەکەی نرد کە سێری کرد مریەمەگری لی پرسی مریەم وتی لەو ساوە من چاوڕێی نورەدینەکەم نەهاتوەتەوە ئەترسم پیلانێکیان پێگیڕابێ منیان لێکڕی بێ بۆیە ئاوا دواکەوت ژنی عتاروتی خاتونەکەم گەر پڕ بەم هۆڵە زێڕ بدەن بە نورەدین لە حەقی تۆدا ناتفرۆشێ چونکە زانم چەند تۆی خۆشەوێ ڕەنگە چەند هاوڕێیەکی لە وڵاتی میسرەوە هاتبن و ئەویش داوەتی کردبن پێی شەرم بوو بێ بیان هێتەوە ماڵەوە چونکە خانووکە بچووکە یان ڕەنگە ئەوە نەهێنن بیان هێنێتەوە ماڵ بۆی لای ئەوان ماوەتەوە هیچ خەم مەخۆ سبێنێ پشت بەخوا ئەگەڕێتەوە ئەم شەویش لای تۆ ئەمێنەوە. شەهرزاد و تیژنی عتار تاک و بەیانی دڵی مریەمی کەمەربەندی دایەوە کە خۆر هەڵات شلەقا دنیای کشومات مریەم سێرێکی دەرەوەی کرد نورەدینی بینی و ئەو لار کوێرە شەلەی کە لێترسا لەگەڵ چەند بازرگانێک، مریەم زۆر ترسا و ڕەنگی زەرد هەڵگەڕا وەکو شۆڕەبی ناو ئاو ئەلەرزی. کەژنی عەتار ئەمەی دی پرسی مریەم ئەوە بۆچی ڕەنگت زەرد هەڵگەڕاوە ئەویش وتی خاتونەکەم دڵم لێی داوە لێتان دابڕێم زۆر درەنگیش بەیەک ئەگەینەوە. ئەمجا وتی پەنا بە دابڕان مەگرن، ئەمەندە تاڵە پێی ئەمرن ڕەنگتان ڕەنگی خۆرئاوایە و بەرگەی دابڕان ناگرن دیسان دەستی کردەوە بە گریان و هەنسک هەڵکێشان تێگەشت ئەبێ لە نورەدین دابڕێ بەژنی عتاری وت نەموت پیلانێکیان بە نورەدین جێڕا و منیان لە چنگ دەرهێناوە گومانی نییە ئەمشە و منی فرۆشتووە بەو فەڕەنگیە ئاخر من هۆشیاریم پێدا ئێستا ڕاستی قسەکەی منت بۆ دەرکەوت لە کاتێکدا کەنیزەکە و ژنی عتار لە گفتوگۆی خۆیان دابوون نورەدین خۆی کرد بە ماڵدا مریەم سەرنجی دا ڕەنگی تێک چووە پەشیمانی پێوە دیارە بۆیەوتی لەوە چێت منت فرۆشت بێ نورەدین دەستی کردە گریان و ئاوا خۆی لاوانەوە قەدەر هەمیشە وا لە پارێزێ کەسێ ناتوانێ خۆی لێ پارێزێ گەرخوا کارێکی هێنایە ئارا سستەکە چاو و گوێچکە و ئاوەزێ دوای ڕووداوەکە کار بڕایەوە ژیر ئەبێتەوە و پەنجە گەزێ ئەم جا نورەدین داوای لێبوردنی لە مریەمی کەمەربەند کردووتی خاتونەکەم بەو خویە قەدەری خوا بوو ئەم خەڵکە پیلانیان پێگیڕام تا بتفرۆشم لە ژیانمدا زیانی وا گەورم لە خۆم نەداوە بەڵام ئەوەی کە توانی لێکمان کاتەوە ئەشتوانێ پێکمان شاد کاتەوە. مریەمی کەمەربەند بە گریان و پێیوت چەند بە چەند من هۆشیاریم لەم پیاوە لاکوێرە پێتدا ئەمجا ئاوا خۆی لاوانەوە دڵ بە عاشقی تۆ ئەبوژێتەوە خەریکە بۆ تۆ سوێم ئەبێتەوە زۆرێک هەوڵمدا لە یادت دەرکەم لەمێژ کاوێنت ناسڕێتەوە ئەمان لەم گفت و گۆ شعر و لاوانەوەیدا بوون کابرای فەڕەنگی هاتە ژوور و ویستی دەستی مریەمی کەمەربەن ماچکە ئەویش یەک زلەی لێداوتی دەستت لا بمەلئون هەر بە شوێنەوە بوویت تاکو و پیلانت بە خاوەنەکەم جێڕا و فریوتدا بەڵام پشت بەخوا بەسوود بۆ ئێمە گەڕێتەوە فەڕەنگی پێکەنی و داوای لێبردنی لە مریەمی کەمەربەند کرد و پێیوت خاتونەکەم من گوناهم نییە ئەم لاوە بە ڕەزامەندی خۆی تۆی پێفرۆشتم بەو خویە تۆی خۆش بویستە بەم شێوەی نەیەفرۆشتی لێشت بتۆرایە نابوو بدفرۆشێ شاعران پڕگۆڕیان نور بێت وتویانە ئەوەی بە هیوای عشقی من نابێ بڕوا پێشی کەن پشتیشی بابێ دنیاش نەبووتە چەرمە چۆلەکە بێ لە تۆ کەسی ترمان نەمابێ ئەم کەنیزەکە کچی پاشای فەڕەنگی بوو کە پاشای شارێکی گەورە بوو بە پیشەسازی بەناوبانگ بووە شاری کاری سەرسوڕهێن بووە زۆر لە شاری قوستنتینیە چووە هێنانە دەرەوەی ئەم کەنیزەکە لەم شارە بۆ خۆی سەربردەیەکی سەرسوڕهێنی هەیە کە وردە وردە ئەی جەرموبتان شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو